نوری نەمر تایبەتمەندی پێغەمبەران ڕەبانیەت هیچ پێغەمبەرێک لە ئاکەمی بیرکردنەوە و خەباتی هزری خۆیەوە دەستی نەکردووە بەم کارە و پلانسازی ئەوەی نەکردووە کە با سیستەمێکی لەم جۆرە دابڕێژم وە ناشیکات بەڵکو ڕاستەوخۆ خوای گەورە خۆی کەسێکی دیاریکراو لە ناو مرۆڤەکاندا هەڵدەبژێرێ تا بیکاتە پێغەمبەر جا کە وەختی هات ئەرک و بەرپرسیارێتی نبوەت بەم مرۆڤە بژاردەیە کە تەنها بۆ ئەم مەبەستە بەدی هێنراوە ڕادەگەیەنرێت ئەویش پێغەمبەرایەتیەکەی ڕادەگەیەنێت بەڵێ هەموو پێغەمبەرێک هەر یەکە و بە گوێرەی ئاستی خۆی بە وەحیەوە دێت و بە وەحیش دەژی جا کاتێک وەحی کۆتایی پێدێت کۆتایی بە ژیانی ئەویش دێت ئاو و هەوا و توخمە بنەڕەتیەکانی تر چی بن بۆ بەردەوام بوونی زیندەجی ئێمەی مرۆڤ وەحیش بۆ پێغەمبەران ئەوەیە دەڵێن سروەی دۆستایەتی و هۆگری لەگەڵ خوادا خۆراکی گیانی ئەوانە هەردەم لە فەیزی ئەقدەس و مقدەسەوە شتانێک بە وێنەی شەماڵ بە سەریاندا هەڵدەکا و چەندێکیش ئەو شەماڵە بەرەو ئەوان شنەی بێت ئەوەندە لە ناو خەڵکیدا دەمێنەوە جا هەر کات ئەو شەماڵە بڕا ئەوانیش بە تاسەی لیقهای پەروەردگارەوە باڵە فڕێ دەکەن و دەکەونە چاوەڕوانی ئەو ساتەی کە بەرەو ئەو دیوەکان دەفڕن پێغەمبەران کەسانێکن هەموو بوونێکی خۆیان سپاردووە بە خوا سبحانەهو وتعالی هەرگیز لە خۆیانەوە قسە ناکەن بەڵکو تەنها ئەوە دەدرکێنن کە خواستی پەروەردگارە و هەر بەو شێواز و چۆنیەتیەش کە خوای گەورە ویستی لەسەرە جا لەبەر ئەوەی ئەو دینەی هێناویانە بە تەواوی لەلایەن خوای گەورە دانراوە ئەوا ئەوان لە ئەرکەکەیاندا ڕەبانین و بە جێگەیاندنی ئەرکێکی ڕەبانی لەم جۆرەشیان لە ئەستۆنراوە لە سەروبەندی جێبەجێکردنی ئەرکەکەیشیاندا هەڵوێستی بەرامبەرەکەیان قبولکردن بێ یان بەرپەرچدانەوە کار لەوان ناکات و لە ئاراستەی خۆیان لایان نادات بەڵێ ئەرکی ئەوان تەنها بریتیە لە تەبلیغ و ڕوونکردنەوە هەرچی کردە و گوتەی نەیارەکانیشە لە دەرەوەی بازنەی گرنگی پێدانی ئەواندایە سازشکردنیش لە پەیامەکانیان مەحاڵێکە بە خەیاڵیش دانایەن ناوەڕۆکی ئەم هەڵوێستەش ئەگەر خۆر بخەنە دەستی لای ڕاستم و مانگیش لای چەپم بۆ ئەوەی واز لەم کارە بهێنم سوێند بەخوا واز ناهێنم دەستوری هەمیشەیی هەموویانە بۆ خوا لێبڕان پێغەمبەران لە کاتی ئەنجامدانی ئەرچی سەرشانیاندا چاو نابڕنە هیچ پاداشت و بەرامبەرێک چ مادی بێدیان معنەوی قڕانی پیرۆزیش لە چەندین ئاەت و بۆنەی جیاوازدا تیشک دەخاتە سەر ئەم بابەتە بۆیە دەبینیت دروشمی یەکگرتووی هەموو پێغەمبەران بریتیە لە ئین ئەجریە ئیلا علی اللە پاداشتی من لەسەر خودایە ئێمەی مرۆڤگەلی ئاسایی ئەگەر لە چاوەڕوانی پاداشتێکی مادیشدا نەبین بە جۆرێک لە جۆرەکان چاو دەبڕینە پاداشتێکی معنەوی بەڵام پێغەمبەران چاوەڕی ئەوەش ناکەن چونکە تاکە پاڵنەر و بزوێنەری سەرجەم کردەوەکانیان فەرمانی خوای گەورەیە واتە بەبێ چاوەڕوانی کردنی هیچ ئەنجام و پاداشتێک و تەنها لە ڕوانگەی ڕاپەڕاندنی ئەمری ئیلاهیەوە ئەرکەکانیان بەجێ دەهێنن گریمان کە گریمانەیەکی مەحاڵیشە سەرنجام لە نێو ئاگری بڵێسەداری دۆزەخدا دەسووتان کەچی هێشتا ئەوان هەر لە خەمی ئەنجامدانی کارمەندیەکەیاندا دەبن و تۆسقاڵێک سارد نابنەوە. پێغەمبەران مرۆڤانێکن لە لوتکەی قوربانیدان بە دەستکەوتە مادی و معنەویەکانی نە حەز و ئارەزووی بەهشت و نیامەتەکانی نەترسی ئاگری دۆزەخ و ئازارەکانی نەبوونەتە پاڵنەر بۆ ئەنجامدانی ئەو ئەرکە قورس و گرانە تاکە ئاوات و ئامانجیشیان بەدەستهێنانی ڕەزامەندی خوای گەورەیە بەڵێ سەرجەم پێغەمبەران حەسبین واتا خۆیان یەکلایی کردوێتەوە بۆ خوا و هەموو خواسێکیان ڕازیکردنی ئەوە ئەم ئاکارەش لە پێغەمبەری خۆماندا درودی خوای لێبێ لە چڵەپۆپەدایە ئەوەتا هەر لە دنیا فەرمیەتی ئومەتی ئومەتی و لە ڕۆژی قیامەت و مەحشەریشدا هەر دەڵێ ئومەتی ئومەتی ئەمە چۆن حەسبی بوونێکە ئەوەتا بە هەشت دەرگاکانی دەخاتە سەرپشت و چاوەڕێی تەشریف هێنانی دەکا کەچی ئەو لە پێناوی ئەوەی ئومەتەکەیشی بەرێتە بەهەشتەوە ناخۆشترین ساتەکانی مەحشەر بەسەر بەهەشتدا پەسەند دەکات دووبارە ئەمەچ حەسپی بوونێکە کە تەنها بە تەنگ خزم و کەس و کاری خۆیەوە نییە بەڵکو پەرۆشی تێکڕای ئومەتەکەیەتی بە گوناهبارەکانیشەوە بەڵێ دەلاقەی ڕۆحی پێغەمبەران تەنها بەسەر یەک خاڵدا دەڕوانێت ڕەزامەندی خی گەورە لە غەیری ئەویش دەرگایان بەڕووی هەموو شتێکی تردا قوفڵ کردووە هەر بۆیە ئەو کەسانەی لە ڕۆژگاری ئەم ڕۆماندا شانیان داوەتە بەر بەرپرسیارەتی ئێرشاد و تەبلیغ و بوونەتە میراتگری داوای نبووەت پێویستە زۆر وریابن و بە هەستیاریەوە مامەڵە بکەن چونکە کاریگەری قسە لە بەلاغەت و پیتۆڵزانیدا نییە، بەڵکو لە ئیخڵاس و نییە سافیدایە، هەڵبەت ئەمەش داخوازی حەسبی بوونە. قورئانی پیرۆز ئاماژە بۆ ئەم واتایە دەکات و دەفەرموێ. اتبعوا من لا یسئلکم اجرا وهم مهتدون. شوێنی ئەو کەسانە بکەون کە پاداشت و کرێتان لێ داوا ناکەن. ئەوانە هیدایەت دراون و لەسەر بەرنامەیەکی ڕاست و دروستن بەڵێ شوێن پێغەمبەران بکەون کە لە ئاسمانی هیدایەت و ئیخلاسدا بەرزەفڕن و داوای هیچ شتێکی دنیاییتان لێ ناکەن ئەو کەسانەی دەیان کەنە ڕابەر و شوێنیان دەکەون پێویستە زۆر بە چاکی هەڵیان بسەنگێن و لە کێشانەیان بدەن شوێن پێی کەسانێک هەڵبگرن کە شەو و ڕۆژیان تەژیە بە عشقی خزمەت بەڵێ ئەو پێشەوایەی بەدوایدا دەڕۆن، دەبێت ماندوێتی و زەحمەتی ئامادەکردنی ئەو شەقامانەی کە نەوەی سەربەرزی داهاتووی پێدا گوزەر دەکا پەسەند بکات بەسەر گەیشتن بەو ڕۆژە زەرق و بریقانەی کە بەری ماندوێتی تێدا دەخورێت. دەسا ئێوەش بەدوای کەسێکی وەهادا بگەڕێن و بیکەنە ڕابەر و پێشەنگی خۆتان. ئیدی بەم جۆرە ڕێگا نادات تەنانەت تارمایی بچووکترین سێبەریش بکەوێتە سەر دنیای ناخی کە لە حەسبی بوون چنراوە پێغەمبەری پێشەوامان حەسبی بوو بە درێژایی ژیانی تەنانەت لە نانی جۆش سکی تێر نەبووە جاری وا دەبوو چەندین ڕۆژ و هەفتە بەگرە مانگی شتێ پەڕ دەبوو لە ماڵە پڕ بەختەوەریەکەیدا بۆ لێنانی چێشتێک یان شۆربایەک ئاگر نەدەکرایەوە ئەبوو هوڕێرە ڕزای خی لێبێ دەگێڕێتەوە چوومە خزمەت پێغەمبەری خوا دەبینم بە دانیشتنەوە نوێژی دەکرد وتم ئەی پێغەمبەری خوا دەبینم بە دانیشتنەوە نوێژ دەکەی تووشی چی بووی فەرمووی برسێتی منیش دەستم کردە گریان لە دڵی خۆم داوتم وابوونەوەران لەبەر حرمەتی ئەو ئافرێنراون خۆشەویستترین بەندەی خوایە کەچی لەبەر برسێتی هێزی ئەوەی نییە بە پێوە ڕاوەستێت و بە دانیشتنەوە نوێژ دەکات کاتێک بینی من دەگریم دڵنەوایی کردم و فەرمووی ئەبوو هۆرەیرە مەگری چونکە هەر کەس لە دنیادا برسێتی بچێژێت و دام بە خۆیدا بگرێ دووچاری سەختی لێپرسینەوەی ڕۆژی قیامەت نابێت جارێکیان ژنێکی ئەنساری شتێکی وەک دۆشەکی بۆ پێغەمبەری خواهێنا و دایکی ئیمانداران حەزرەتی عیشە ڕزای خوای لێبێ بەسەر ئەو حەسیرەدا دایخست کە پێغەمبەر درودی خوای لێبێ بەردەوام لەسەری پشووی دەدا کاتێک گەڕایەوە و ئەم دیمەنەی دی پرسیاری لە حەزرەتی عائیشە کرد لە بەرامبەر ئەو وەڵامەی کە وەریگرت فەرمووی عائیشە هەر ئێستا بیبەرەوە بۆ شوێنی خۆی سوێند بەخوا ئەگەر بمویستایە خوای گەورە لەلای ڕاست و چەپمەوە شاخی ئاڵتوون و زیوی لەگەڵدا دەخستمە ڕێ بەڵێ ئەگەر پێغەمبەری خوا بیویستایە ئەوا لە خۆشگوزەرانیدا دەژیا بەڵام نەیدەویست ڕۆژێکیان فریشتەیە کاتە خزمەتی و سەلامی لە خوای گەورەوە بۆ هێنا و پرسی یا رەسول الله پەروەردیگار سەلامت لێ دەکات و دەپرسێت دەتەوێت پێغەمبەرێکی پاشابی یاخود پێغەمبەرێکی بەندە حەزرەتی جوبرائیل یەکسەر هات بەهاناوە تواضع یا رسول اللە. ئەی پێغەمبەری خوا لە بەرامبەر پەروەردیگارتەوە خاکێتی بنوێنە، پێغەمبەریش درودی خوای لێ بێ هەڵبژاردنی خۆی دەکات و دەفەرموێت، دەمەوێت ببمە پێغەمبەرێکی بەندە کە ڕۆژێک برسی بێت و ئارامی لەسەر بگرێت ڕۆژێکی تریش تێر بێ و شوکری لەسەر بکات. ئەوەتا لەگەڵ خزمەتکار و هەژاراندا دادەنیشت و نانی دەخوارد. جارێک یان ئافرەتێک ئەم دیمەنە دەبینێت و دەڵێت تەماشاکە وەک کۆیلە دانیشتوە و نان دەخوات فەخری کائیناتیش وەڵامی دەداتەوە و دەفەرموێ جاکوا کۆیلەی لە من باشتر من کۆیلە و بەندەی پەروەردگارم سیرەی بۆن خۆشی گیانی دڵان درودی خوای لێبێ پڕاوپڕە لە تابلۆی حەسبی بوون درێژەی ئەو نمونانەشی دەستپێرینە ئەو هەزارەها پەرتووک و سەرچاوانەی کە تایبەتن بە سیرەی حەزرەتی مستەفاوە بەڵێ هەموو پێغەمبەران لە پێش هەمووشیانەوە حەزرەتی محەمەد درودی خوای لێبێ خۆیان یەکلایی کردوەتەوە و ژیانیان تەرخان کردووە بۆ خوا لە بەرامبەر ئەو خزمەتەشیاندا کە ئەنجامیان داوە داوای هیچ پاداشتێکی دنیایی یان قیامەتیان نەکردووە نهێنی کاریگەربوونی قسەکانیشیان ئالێرەدایە جابۆیە ئەوانەی دەخوازن گفتارەکانیان وەک ئاوی ژیان کاریگەر بێ و لە ناخی بەرامبەردا شوێنەوار بەجێ بهێڵێت دەبێت سەرەتا فێری ئەوە ببن کە لە بەرامبەر ئەو خزمەتانەی دەیکەن هیچ شتێک لە هیچ کەسێک داوا نەکەن ئیخلاس ئیخلاس واتە هەر کارێک کە دەیکەیت یان وازی لێدێنی لە پێناوی خوادا بێت پێغەمبەران کەسانێکن هەر لە سەتای کارەکەیانەوە گەیانراونەتە لوتکەی ئاوەها ئیخلاسێک دەگونجێ مرۆڤەکان بە هەوڵ و کۆششی خۆیان بگەنە پلەیەکی دیاریکراوی مەقامی ئیخلاس، ئەوەندە هەیە کۆتا خاڵ کە پێی دەگەن جگە لە خاڵی دەستپێک بۆ پێغەمبەران چیتر نیە، هەروەک بڵێی ئەوان کراونەتە کاکڵەی ئیخلاسی و بە پایەی موخلیسین خەڵات کراون. قورئانی پیرۆز ئەم تایبەتمەندیەی پێغەمبەران لە هەندێکیاندا بەرجەستە دەکات و بەم شێوەیە باسیان دەکات. دیسان خوای گەورە خۆشەویستەکەی دەدوێنێت و دەفەرموێ. قل اللە اعبد مخلصا له دینی بڵێ، من تەنها هەر خوا دەپەرستم و ملکەچ و فەرمانبەرداری ئاین و بەرنامەکەی ئەو دەبم. هۆکاری عیبادەت ئەمری خوای گەورەیە، ئەنجامەکەیشی بەدەستهێنانی ڕەزامەندی ئەوە، بەروبوومەکەیشی ئەو شتانەیە کە لە ئاخیرەتدا لوتفیان دەکات. ئەم پەرستشە هەموو ژیان دەگرێتەوە و شوێنەواریشی لە هەموو ڕەفتار و هەڵسوکەوتێکی ئیمانداردا لە شێوەی شعور و ئیدعاندا ڕەنگ دەداتەوە بیرمەندی گەورەی سەردەم بەدیع زەمانیش کاتێک دەڵێت لە پێناو خوادا کار بکەن لەبەر خوا دەست پێ بکەن لە بۆ خوا هەوڵ بدەن و لە بازنەی ڕەزامەندی ئەودا بجوڵێنەوە ئەوا پێناسەی ئیخلاسی دەکات و جەختیش لەسەر پێویستیەکەی دەکاتەوە ئیخلاس ناونیشانی مرۆڤی ڕاستڕەوە لە ژیانی مرۆڤی مخلیسدا ئەملا و ئەولاکردن بوونی نییە چونکە گەشتی ڕۆحانی ئەو هەردەم لە گەشە و بەرزبوونەوەدایە بەرەو بڵندی ئیتر بۆیە تەوازع و سادەیی یەکەم ڕۆژی چۆن بووە کاتێک گەیشتوەتە لووتکەش هەروە ماوەتەوە و پاراستویەتی بەڵام چەندە کەمن ئەو جۆرە مرۆڤانە لە مێژووی مرۆڤایەتیدا تەنیا یەک کەسەیە گەیشتبێتە لوتکەی ئەم ئاسۆیە ئەویش ڕسول اللە ئەوە تا هێندەی گەردیلەیەک جیاوازی نییە لە نێوان ئێخلاس و تەوازعی یەکەم ڕۆژی بانگەوازەکەی لەگەڵ ئیخلاس و تەوازعی ئەو ڕۆژەی فەتحی مەکەی کرد مەکە بەڕێکەوتن فەتح کرا بەدەر لە چەند ڕووداوێکی تاک و تەراک کە دروست نییە گشتگیر بکرێت کاتێک فەخری کائینات درودی خوای لێبێ چووە ناو ئەو شارە پیرۆزەی کە پێش چەند ساڵێک لێی دەرکرابوو، بە شێوەی سەرکردەیەکی فاتحی سەرکەوتوو نەچووە ناو شارەکەوە، بەڵکو بەسەر ئێسترەکەیەوە سەری ئەوەندە دانەواندبوو، وەخت بوو بدات لە پشتی ئێسترەکەی. لە مەدینەشدا هەرگیز ڕەفتاری نەگۆڕا. ئەوەتا کە ئەڕۆیشت بۆ لای هاوەڵەکانی، ئەوانیش لە بەری هەڵدەستا دەشبوو هەڵسانە تەنانەت کە ئەو تەشریفی دەهێنا دەبوو مردووی گۆڕستانەکانیش لە گۆڕەکانیان ڕاپەڕینایە و ڕێزی خۆیان بنواندایە بەڵێ ئەو شایەنی زۆر لەمە زیاتریش بوو کەچی بە لەبەر هەڵسانەوەی ئەسحاب زۆر ناڕەحەت دەبوو هەموو جارێک دەیفەرموو لا تقوموا كما تقوم الأعاجم لەبەرم هەڵمەسن وەک چۆن عاجەمەکان لە بەر گەورەکانیان هەڵدەستنەوە بەڵێ چۆن دەستی کردبوو بە ئەرکە پیرۆزەکەی ئاوهاش کۆتایی پێهێنا ژیانی لەسەر هەمان ئاواز و لە نێو هەماهەنگیدا دەگوزەران بە چ پەردەیەکی دەنگی دەستی پێکردبوو هەر بەو پەردەیەش گەیاندیە پایان تەنانەت لە ڕویەکەوە دەتوانین بڵین پێغەمبەری خوا لە سەرەتادا بەنەوایەکی کز دەستی بە چڕینی ئەم بەستە ئیلاهیە کردو لە کۆتاییشدا چریکەی گەیشتە ئاستێک ئاسمان و زەمینی دەهێنایە لەرزە ئەمەش خۆی لە خۆیدا سەرکەوتنێکی بێوێنە بوو بەڕاستی هەموو ژیانی لێبڕام بوو لە پێنا و پەرستشێکی خاڵیسانەی پەروەردیگاردا و دەرونی لە معریفەتی ئیلاهی سەرڕێژ ببوو ڕوانینەکانی بەردەوام بە دووی شوێنەواری مەزنی ئەودابوون و سرجەم هەستەکانیشی بەو چێژە مەعنەویانە لەوەوە دەهاتن کەوتبوونە جۆش و خرۆش چارۆکەکانی بەڕووی حەقیقەتدا هەڵکردبوون و بە ئیشتیهایەک کە تێربوونی نەدەزانی لە پەرستشی مەعبودەکەیدا بوو ئاخر ئەو مەردی مەدانی ئەخلاس بوو شعوری ئەحسانیش لەودا ڕەهەندێکی تری دەهاویشتە سەر ئەمە چونکە ئەوەتا لە چوارچێوەی پێناسەکەی خۆیدا ئەحسان بریتی بوو لەوەی خوا بپەرستی هەروەک ئەوەی دەیبینی جا ئەگەر ئەمە بە نمونەیەک ڕوون بکەینەوە دەڵێین لە کاتێکدا کەسانی تر بۆ نوێژکردن ڕوویان لە قیبلە دەکرد ئەو نوێژەکەی لە ناو خودی کەعبەدا دەکرد نوری نەمر.